خوایە پەنا دەگرم بە تۆ لەوەی کە شەیتان حضوری نەبێ لە بڕیاردان و لە ماڵ و لە ژیانماندا بۆیە جێگای خۆیەتی دەستی نزامان بۆ پەروەردگار بەرز بکەینەوە و بڵێین پەروەردگارە پیرانمان لە فیتنەی شەیتان بپارێزە گەنجانمان لە فیتنەکانی شەیتانی ئینس و جین بپارێزە پەروەردگارا ئافرەتانمان بە حەیا و بە شەرم کە و ڕۆڵە و گەنج و قوتابیان و سەرجەم چین و توێژەکانمان خودایە لە پیلانی شەیتانی ئینس و جین بپارێزە بەردەوام دەبین بە پشتیوانی خوای پەروەردگار لە دادگایی کردنی شەیتان لە دوو توێی قورئاندا بەرچاوڕوونی بۆ ناسینی ئەو دوژمنەی کە خوا سبحانه وتعالی بە ئێمەی دەناسێنێت واجبی سەرشانی مسلمانانە کە بیناسین تا خۆمانی لێ بپارێزین ئەو شەیطانەی کە خوای پەروەردگار لە قورئاندا دەفەرموێت ولقد أضل منكم جبلا كثيرا لە سورەتی یاسین خوای پەروەردگار دەفەرموێت زۆرێک یعنی ئەجیالا کەثیرا چەندین جیل و هۆز و زمان و نەتەوە لە پیلانەکانی شەیطاندا تێکەوتن شەیطان گومڕای کردن چونکە شەیطان پێخەمبەری ئازیزمان دەفەرمی عليه سەلات وەسەلام دەفەرمی قیل و خەوی قەیلولە بکەن پێش نیوەڕوان بۆ دەفەرمێت چونکە شەیطان قەیلولەی نیە خەوی نیە مادەم ناخەوێت کەواتە دەبێ ئاگادار بین خوای پەروەردگار ئەو دوژمنەمان پێ دەناسێنێ و دەفەرمێ ثم لآتینهم من بین ایدیهم دێ بۆتان لە پێشەوە دێ بۆتان لە ڕووی جوانکردنی دنیاوە دێ بۆتان پاشان دەفەرمێ ومن خلفهم لە پشتەوە زانایان دەفەرموون، واتە ئومێدتان پێدەدا بۆ دونیا و قیامەتتان لەبیر دەباتەوە. سەرقاڵتانەکا و قەبر و قیامەت، حەشر و حیسابتان لەبیر دەباتەوە. ئینجا خوای پەروەردگار دەفەرموێ، وعن ئەیمانیهم، لای ڕاستەوە دێ بۆتان. پاشان وعن شەمائیلیهم، وەلای چەپیشەوە دێ بۆتان. دێ لای ڕاستەوە پێتان دەڵێ بەسە عیبادەت کردن ئیتر زۆر خۆتان ماندوو مەکەن کردارەکانتان لا زۆرەکا و مەغرورتانەکا بە عیبادەت لای چەپەوە دێ بۆتان گوناهەکانتان لا سوک دەکات نەڤەر غەیبەت تاوانەکانتان لا بچوک دەکاتەوە و پێتان دەڵێ خۆ ئەوە تاوانی بچووکە لە بیرتان دەباتەوە تاوان و سەرپێچی، گرنگ ئەوەیە ئینسان دەردەچێ لە سنووری خوای پەروەردگار و بێ ئەمری خوای پەروەردگار دەکات، خوای پەروەردگار دەفەرمێ ولا تجد اکثرهم شاکرین بڕیاری وایە نایەوێ زۆرینەتان سوپاسگوزاری خوا بن سبحانه وتعالی کەواتە ئەگەر شەیطانێک ئەمە پیلانی بێ ئەمە پێناسەی قورئان بێ بۆ دوژمنەکەمان کە نەنوێت بە شەو و بە ڕۆژ لە ڕاست و لە چەپەوە دێ بۆمان، بەڵام دڵمان خۆشە بەوەی کە شەیتان ناتوانێ لە سەرەوە بێ بۆمان، بۆ؟ چونکە ئیماندار لە کاتێکدا شەیتان زاڵ نابێ بە سەریدا، چونکە ڕەبتی عەبدایەتی هەیە لە نێوانی ئەم و خوای پەروەردگارا، ڕەبتی دڵی هەیە بە خوای پەروەردگارەوە ڕەبتی عەقڵ و مێشک و دەماغی هەیە بە خوای پەروەردگارەوە ڕەبتی بەندایەتی نوێژ واتە ڕێگری کردن لە شەیطان لەوەی کە نەتوانێت سەیطرە بکا بەسەر عەقڵ و بەسەر بیرکردنەوە و بەسەر بڕیاری تۆدا ئەی ئەگەر کەسێ بەندەی خوا نەبێ ئەی ئەگەر کەسێ ڕۆژانە پێنجار نەچێتە حضوری خوا سبحانه وتعالى بێگومان وەک زانایان فەرموویانە وەکو داشی دامە شەیتان یاری پێدەکا و بەکاری دەهێنێت کەواتە مسلمانانی ئازیز لەم هەفتەیەدا دەمەوێ بڵێم ڕێگاکانی دەستگرتن و لە خشتەبردنی مرۆڤەکان لە ڕێگای شەیتانەوە چییە ئەسالیب و هۆکارەکانی لە خشتەبردنی مرۆڤەکان هاتنە نێو مرۆڤەکان لە چ ڕێگایەکۆ ئیبلیس دێتە ناومان کە پێویستە ئەم ڕێگایانە بزانین خوای پەروەردگار لە قورئاندا بۆی تۆمار کردوین سەرنجی قورئان بن مسلمانانی ئازیز یەکێک لەو ڕێگایانە بریتیە لە ڕێگای نەزغ نەزغ چییە؟ نەزغ بریتیە لە وەسوەسە بریتیە لە دڵە ڕاوچێ بریتیە لە دوودڵی بریتیە لە گومان دروستکردن بەخوا گومان دروستکردن بەرامبەر بە ئاياتی خوا گومان دروستکردن بەرامبەر بە ڕۆژی قیامەت دورخستنەوە و فڕێدان و فرۆشتن و ونکردنی منیاندا ئەمە بریتی بوو لە جێبەجێکردنی پیلانێکی شەیتان کە وەسوەسەیەکی بۆ دروستکردن کەواتە دوژمنایەتی و ڕقوچینە یەکێکە لە ڕێگا سەرەکیەکانی شەیتان کە دەیەوێ مرۆڤەکان بکا بە کۆیلەی خۆی مرۆڤەکان بدا بە یەکدا ڕێگای دووەم بریتە لە ئەلهەمز لە قورآانی پیرۆزدا کە خوای پەروەردگار پێمان دەفەرموێ ئەمە ڕێگایەکە لە ڕێگاکانی ئیبلیس کە بەکاری دێنێ و مرۆڤەکان دەکا بە حیزب و بە ئەندام لەو حیزبە بەرفراوانەی خۆیدا کە پێی دەوترێ حیزب الشەیطان وأن يحضرون پنا بگرن بەخوای پەروەردگار کە شەیتان حضوری نەبێ لە دڵتانە کە شەیتان حضوری نەبێ لە عقلتانە کە شەیتان وجودی نەبێ لە ماڵتانە کە شەیتان هەڵتان نەسوڕێنێ و بیر و بیرکردنەوە و بڕیارتان لە قورئانەوە سەرچاوە بگرێ لە ئەرڕەحمانەوە نەک لە ئەششەیتان و لە ئیبلیسی ڕەجمکراو و بەر لەعنەتی خوا کراوەوە ڕێگای سێیەم بریتییە لە ئەلفتور فتور خوای پەروەردگار دەفەرموێ شەیتان ڕێگای ترس بەکاردێنێ واستفزز من استطعت منهم بصوتك وأجلب عليهم بخيلك ورجلك وشاركهم في الأموال والأولاد وعدهم وما يعدهم الشيطان إلا غرورا بيان ترسينا دل راوكيان بو دروسك بە فەقیری بیانترسێنە بیانترسێنە بە دەمت بیانترسێنە بە چاوت بیانترسێنە بە قاچەکانت بیانترسێنە بە ئەسب سواری هەژاری مکریانی دەفەرمێت کاتێ بە پیادە خەڵکانێک دەنێرێ لە خشتەتان دەبا بە ئەسب سواری خەڵکانێک دەنێرێ لە خشتەتان دەبا لە ڕێگەی فەزائیات و کەناڵەکانی ڕاگەیاندنەوە دێتە ماڵەکان و ئەسپی خۆی تاو داوە و بەویستی خۆی یاریمان پێدەکات سەر و کۆنترۆڵی داوەتە دەستمانەوە و کۆنترۆڵی هەمومانی کردووە و بەویستی خۆی دامان دەنیشێنێ و دەمانکا بە عەبدی شاشە دەمانکا بە عەبدی ئەفلام دەمانکا بە عەبدی شاشەیەکی مۆبایلێکی بچکۆلە و بەویستی خۆی بەکارمان دێنێ کە ئەمیش بریتییە لەوەی کە ئیستیقرار نایەڵێ لە دڵا نائارامی دروست دەکات بە تایبەتی لە بواری بازاڕدا بە تایبەتی لە بواری تیجارەت و کەسابەتە ئەم ئایەتە باس لەوە دەکا ئەوانەی کە ڕیبا بە حەڵاڵ دەزانن مامەڵە بە ڕیباوە دەکەن قورئان دەفەرمێ لە ڕۆژی قیامەتا سوخۆران و ڕیباخۆران لە قەبرەکانیان دێنە دەرەوە هاوشێوەی ئەو شێتەی کە چۆن دەست دەوەشێنێ و بە هەموو لایەکدا زۆر نابەجێ مامەڵە دەکات ئەو کەسانەی کە شەیتان مەسی هەیە بۆ عەقلیان بۆ دڵیان بۆ بیرکردنەوەیان وەکو ئەوەیان لێهاتووە کە دەفەرموێ هەمیشە دڵە ڕاوکێیان هەیە الطائف ڕێگایەکی تری بریتیە لەوەی خوا دەفەرمێ ڕوو دەکاتە ئینسانی بە تەقوا ئەوانەی کە خۆشەویستی خوا لە دڵیانایە دەفەرمێ ئیدا مەسەهم طائف من الشیطان تذکروا ئەفەرمێ لێرەدا لە تەفسیرەکەیدا یعنی یاری بە عەقڵ و بە بیرکردنەوە و بە بڕیاری ئیمانداران و مسڵمانانیش دەکات زوو زوو بڕیاریان پێ دەگۆڕێ خاوەنی قەرار نەبن بەیانی بە جۆرێک ئێوارە بە جۆرێک بەیانی بە حەڵاڵی دەزانێ ئێوارە بە حەرامی دەزانێ لێی تێک دەچێ یاری بە عەقڵی دەکا بەڵام دەفەرمێت تەذەکەڕو کە بیری کەوتەوە شەیطان یاری پێ دەکات یەکسەر بیر دەکاتەوە و دەگەڕێتەوە بۆ لای خوای پەروەردگار و پەنا دەگرێ بەخوا سبحانه وتعالى یەعنی بەردەوامیەتی ئیستیمڕاریەت لەسەر گوناه و تاوان دەستبەرداری نەزەر مەبە دەستبەرداری غەیبەت مەبە دەستبەرداری کەسابەتی حەرام مەبە دەستبەرداری بچڕاندنی سینەی ڕەحم کە بوویت بەردەوام بە و مەگەڕێرەوە سەری گوێ لە دایک و باوکت مەگرە پشت بکە زانست و زانیاری تەئوزهم ئەزا بەردەوام بە لەسەر گوناه و تاوان هەر کەسێ بەم جۆرە ئاراستە کرابوو ژیانی ڕۆژانەی وابوو دەبێ بزانێ ئەوە ئیبلیسی لەعینە ئاراستەی دەکات و بە خۆیشی نەزانیوە ڕێگایەکی تری بریتە لە الاستهوا هەمووی قورآانیە سەرنج بن کەلەذی استهوت هشەیاطین و في الأرض حەیران استهوا یعنی چی دەفەرمێ سەر لێ شێوان یعنی جوڵاندنی شەهاوات جوڵاندنی ئارەزوەکان بۆ ئارەزووی ورگ ژیان بۆ ئارەزووی شەهوەت ژیان تێرکردنی چاو چاو وەک وتراوە لە کوردەواریدا بازە و ناگیرێ، بۆ؟ چونکە ئەگەر چاوێ عەبدی شەیتان بێ فیعلەن خۆی ناپارێزێ لە نەزەر، ئەگەر مەجلیسێک بۆ خوا نەبێ خۆی ناپارێزێ لە گوناه و لە تاوان، کەواتە ئاگادار بین ئیستیهوا واتە جوڵاندنی غەریزە و شەهوەتەکان، کابرا بە حەڵاڵی خۆیدا نامرکێ، چاوی لەسەر خێزانی خۆی نییە، شەهوەتی بە خێزانی خۆی، الروحیە مەشروباتی ڕۆحی ئەمڕۆ ڕیبا پێی دەوتراوە بازاڕی ئازاد سوخۆری بۆ بە بازاڕی ئازاد بۆ بە بەدڕەوشتی و کاری سێکسی و ماڵپەڕەکان و هەتا دوایی لە شوێنەکانی مەساجا بۆ بە ئازادی تاکەکەسی و بیرکردنەوە نابێ ئازادی لە خەڵک داگیر بکرێ یەکێک لە ڕێگاکانی شەیتان ئەحزابی شەیتان حکومەتی شەیتان ئەوەیە کە دێت ناوی حرامەکان دەگۆڕێت بەداخەوە مسلمانان ڕەنگە زۆرینە ئەم شەو دی بێتی دەزگاکانی ئاسایش لە یەک هەڵمەتا سێ ملیۆن و ئەوەندە هەزار حەب دەگیرێ حەبی تلیاک هەرێمێکی پێنج ملیۆنی لەلایەنی چەند کەسێکەوە سێ ملیۆن حەبی تلیاک بهێنرێ ئەگەر ئەو کەسانەی بازرگانی بە تلیاکەوە دەکەن ئەگەر ئەو کەسانەی حەشیشە دێنن ئەگەر ئەو کەسانەی بازرگانی بە مەوادی سەرخۆشکەرەوە دەکەن ئەگەر حکمەکەیان بریتی بێ لە کوشتن ئەگەر حکمەکەیان بریتی بێ لە دەست بڕین و زمان بڕین و قاچ بڕین ئایا دەکرێ هەرێمێک ئاوای لێبێ لە ناو دام و دەستگای حکوومەتیشا لەژێر چاودێری پۆلیس و ئاسایشا ئەم حەبانە بدزرێ کەواتە ئەمە بریتە لە چی بریتە لەوەی کە شەیتان هاتووە بازاری گەرمە حکم حکمی شەیتانە ئەمڕۆ تەمەڵی یانی چی؟ سەرنج بەن لە قورئانە موسڵمانانی ئازیز خۆزگا ئێمە لەم قورئانە جوان حاڵی بووینایە سەرنجم دەدا ئەم بەیانیە لە قورئاندا وشەی لە بابی تەمەڵیدا لە بابی تەوەزەلیدا قورئان دوو شە بەکار دێنێ ئەڕیجز بەزال ئەڕیجس بەسین لە قورئاندا یەکی دەجار هاتووە هەر هەمووی باسی شەیتان دەکات جا شەیتان پیسی دەخاتە ناو دڵمانەوە بە گومانی خراپ یان پیسی دەخاتە ناو دەممانەوە بە عارەق و بە جگەرە و بە نێرگەلە و بە مەوادە حەرامەکان یان پیسی دەکاتە بەرمان وەکو پۆشاکی حەرام یان حتا لە قورئاندا وەکو چۆن ئەسحابی بەدر خەویان لێ دەکەوێ و خوای پەرۆدگار باران دەبارێنێ و ئەفەرمێ بارینی ئەم بارانە بۆچییە بۆ ئەوەی ڕیجسە شەیتان هەمویان احتیلام بوو بن زۆرێکیان حەتتا بەو جۆرەش شەیتان ئیحتیلام بوون لەشگرانی بەسەر مسلمانا دێنێ قورئان دەفەرموێ بۆ هەموو ئەمانە چارەسەر ئەوەیە کە دەبێت تۆ پەنا بگری بە خوای پەروەردگار کەواتە سیاسەتی تەوەزەلی کارنەکردن تەوەزەلی یەکێکە لە ڕێگاکانی شەیتان کە ئومەت فێری بەپالە دەکات ئومەت فێری پیسخۆری دەکات ئومەت فێری پاڵدانەوە دەکات کە دەبێ ئومەتی ئیسلامی خۆی بپارێزێ لەمانە سیاسەتی التسویف التسویف یعنی چی سوف اصلی سوف اتوب دواتر نوێش دەکەم دواتر تەوبە دەکەم دواتر دەگەڕێمەوە دواتر شن دێنم دواتر دەخوێنم دواتر دواتر پاشان پاشان کاتێک دەزانی بووی بە داشی دامە و شەیتان بەویستی خۆت بەکار دێنێ لە بواری سیاسەت و حکمڕانیدا ئەم جارە ڕێ دەکەوین ها لە هەرێمی کوردستاندا دەبینین بەو دوو چاوەی سەری خۆمان ئیبلیس یاری دەکا بە ئەحزابەکان ئەحزابەکان دڵی ئیبلیس ڕازی دەکەن کۆمەڵانی بە شەرەفی خەڵکی کوردستانیش لە چ مینەتێکایە با ببێ ئەم جارە ناجارێکی تر ئەم جارە ناجارێکی تر ئەم کۆبوونەوە ناکۆبوونەوەیەکی تر ئەمە هێمایە بۆ ئەوەی کە ئەوانە فعلەن گوێگری شەیطانن فیعلەن برسیکەری میللەتن فیعلەن خەمخۆری هەژاران نین ئەگینا دەبێ بزانین کە ئەوە شەیتانە یەکسەر بڕیارت پێنادا ئەگینا گەنجی مسلمان ئەگەر نوێژی نەکردووە تا ئێستا بڕیار بە ئەگەر لە ناو گوناه و تاوانای ئێستا تەوبە بکە ئەگەر دەستبەرداری خوا نەخواسە نێرگەلەیە تلیاکە جگەرەیە ڕەفیقی خراپە عارەقە هەموو جۆرەکانێت یەکسەر دەبێ بڕیار بی ئیبلیس وتی خوایە بمیەڵەوە ئیلا یوم یوبعثون یعنی نەمرم بە چاوی خۆم بیبینم هەموو زیندوو دەبنەوە خوای گەورە فەرمی قال انك من المنظرین بەڵام ئیلا یوم الوقت المعلوم کەواتە ئیبلیسیش دەمرێ ئیبلیس بەتەما بوو نەمرێ هەتا وەکو هەمووان دەمرن و زیندوو دەبنەوە بەڵام نەخێر ئەمە فکری ئیبلیسەوە دنیا لە بەرچاوی ئینسانەکان بە تایبەتی سیاسیەکان دەسەڵاتداران وا خۆشەویستەکە کە ئەنەما نامرن نازانن هەموو یەکێک ئەجەلێکی هەیە و کە ئەجەلیشی هات لا یەستەخیرونە ساعەتە ولا یەستەقدیمون دواکەوتنی بەسەرا نایە کەواتە مسلمانانی ئازیز کۆی ئەم وتارە بە هەموو لایەکمان دەڵێت خاڵی یەکەم خوای پەروەردگار ئاگادارمان دەکاتەوە لە بواری دین و دینداریدا لە بواری عەقیدە و عیبادەتمانا جگە لە قورئان و سوننەت جگە لە ئاینی پیرۆزی ئیسلام هیچ ئاینێک هیچ ڕێگا و ڕێبازێکی تر بۆ مسلمان ڕێگە پێدراو نییە سەرنج بەن خوای گەورە دەفەرمێ یا ئەیها الذین آمنوا ادخلوا فی السلم کافە ئیماندارینە وەرنە ناو ئەم ئیسلامەوە بەگشتی ئەم ئیسلامە وەربگرن بەگشتی ئەگەر ئیسلامتان وەرنەگر بەگشتی ئەگەر نیوەی ئیسلام بوو نیوەی دیموکراسی بوو نیوەی ئیسلام بوو نیوەی علمانی بوو نیوەی ئیسلام بوو نیوەی قومیت بوو نیوەی ئیسلام بوو نیوەی لیبرالیت بوو ئەو کاتە خوا دەفەرمێ ولا تتبعوا خطوات الشیطان یەکسەر بە دوای ئاەتەکەدا ئەگەر ئیسلام بەشکرا نوێژ ڕۆژوو زەکات حەج لە ئیسلامەوە بەڵام حکم بەڵام بازار بەڵام سیاست بەڵام علم پەیوەندی بە ئیسلامەوە نییە ئەوە فعلا جێبەجێکردنی پیلانی شەیطانە و ئەوانە کەسانێکن کە خزمەتکار و ئەندامی حزبی شەیطانن کەواتە لە بواری عەقیدە و دینداریدا دەبێ ئاگادار بین خوا دەفەرمێ ولا تتبعوا خطوات مسلمانان یەک ڕێگا و ڕێبازیان هەیە کە بریتێ لە ئیسلام یەک ناومان هەیە کە پێی دەوترێ مسلمان یەک منهجمان هەیە کە پێی دەوترێ القورآن والسنە غەیری ئەمە ئیتر هەمووی جاهلیەتە غەیری ئەمە بۆ مسلمان ڕێگە پێدراو نییە خوا لێی ڕازی نییە لە قیامەتیشا لێت وەرناگیرێ خاڵی دووەم لە بواری ئەخلاقیاتایە موسڵمانان کەواتە سەرنج بەن ئەم هەموو ڕێگایانەی شەیتان بۆ ئەوەیە دینمان ئیسلام نەبێ دووەمیان بۆ ئەوەیە کە لە مەسئلەی ئەخلاقیاتە خوای پەروەردگار پێمان دەفەرموێ چی سەرنج بەن يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ڕێگاکانی شەیطان زۆر زۆرن پیلانەکانی زۆر زۆرن شوێنی مەکەون ومن یتبع خطوات الشیطان هەر کەسێ دوای ڕێگا و ڕێباز و ئەحزابی شەیطانی بکەوێت دەفەرمێ فإنه یأمر بالفحشاء ئەمر دەکا بە خراپە ڕێگری دەکا لە چاکە سبحان الله بازارسازی بۆ لەشفرۆشی و داوێن پیسی و ماڵپەڕی سێکسی ئازاد دەکرێ ئازادی مێبازی و مەیبازی و نێربازی ڕێگەی پێدەدرێ ئازادی تاکە کەسیە بەڵام زەواج و هاوسەرگیری پەکی دەخرێ کارەسات دروست دەبێت لەو لەو بوارەدا فإنه يأمر بالفحشاء والمنكر خوا دەفەرمێ ولولا فضل الله عليكم ما زكى منكم من أحد ئەگەر فەزلی خوا نەبێ واللهی ئەو شەیطانە ئەحزابی ئینسانی شەیطان ئیعلامی شەیطانی ئەوەندە باڵا دەستن هەر هەمووتان دەبن بە ئەندامی ئەو ئەوان ولكن الله يزكي من يشاء والله سميع عليم خوایە ئێمە و ئەم مسلمانانە و تەواوی مسلمانان بە ڕەحمەتی خۆت خەو بمان پارێزە لە پیلانەکانی شەیطان خاڵی سێیەممان ئەوەیە کە ئیبلیس دەیەوێ لە بواری خواردنە کەواتە لە بواری بیر و بیرکردنەوە لە بواری کۆمەڵایەتی و پێکەوە ژیان خاڵی سێیەم لە بواری خواردن و خواردنەوەدا ئەم وتارە پێمان دەڵێت دینمان دەبا ئیسلام بێ دەست بە ئیسلامەوە بگرین ئەگینا غەیری ئیسلام بوونە بە ئەندام لە حیزبی شەیتانە ئەم وتارە پێمان دەڵێت دەبێت لە بواری کۆمەڵایەتیدا لە ئەمڕۆدا بە تایبەتی مسلمانانی ئازیز کۆمەڵگای کوردەواری ئێمە لە بواری کۆمەڵایەتیدا شانازیە بۆمان کە دەستمان بە ئیسلامەوە گرتووە ئەوە ئیسلامە ئاشتی و پێکەوە ژیانی هێشتوەتەوە لە نێوانمانە ئەوە ئیسلامە لەم هەموو قەیرانی ئابووریەدا چەندین کەس و کەسایەتی لێبوردنی هەیە لە خانووەکەی کە بەکرێی داوە لەبری ئەوەی گرانی بکا لەسەری لەبری ئەوەی دەری بکات هاوکاری ئەکا ڕەحمەتی خوا لەو کەسانە ڕەحمەتی خوا لەوانەی لە بازاردا هاوکاری هەژاران دەکەن بەڵام شەیتان یعیدکم چی وعدی شەیتان بە ترسە، بە برسێتییە، بە دنیا خۆشەویستکردنە، بە لێکترازانە، بە خراپەکردنە بەرامبەر بە یەکتری، کەواتە دەبێ ئاگاداربین خۆمان بپارێزین. لە کۆتاییدا، گەر دەمانەوێ کۆمەڵگایەکی پێکەوەژیان بین، گەر دەمانەوێ کۆمەڵگایەکی وشیار بین، گەر دەمانەوێ پیرەکانمان نازیان بکێشرێ و عاقیبەت خێر بن، گەر دەمانەوێ پیرەکانمان گۆچانی دەستی گەنجان بن، گەر دەمانەوێ پیرانمان بە بیری تیژیان وردبینی بدەن بە وڵاتەکانمان گەر دەمانەوێت گەنجەکانمان ڕەنجی گەنجێتیان لەم وڵاتەدا سرف بکەن گەر دەمانەوێت ئافرەتانمان بە حەیا و بە حیشمەت بن دەبێ شەیطان و ئەحزابی شەیطان بناسین ئەگەر نادڵنیابین شەیطان نەنووسوە و نەخەوتووە و نەمردووە ئەحزابی شەیطانی زۆر کارائیش دەکەن خوایە بۆ خاتری اسمی عظمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا الله پەنا دەگرین بە تۆ خوایە لە شەیطان خوایە لە شەیتانی ئینس و جنمان پارێزە خوایە لە هەموو پیلان و فروفێلی شەو و ڕۆژی شەیتان بمان پارێزە خوایە زاڵمان کە بەسەر شەیتانە خوایە دڵمان خاڵی کەرەوە لە فروفێڵی شەیتان پڕی بکە لە نور و لە ڕەحمەتی خۆت یا ئەڵڵا خوایە ماڵەکانمان خاڵی کەرەوە لە شەیتان خوای ئەم وڵاتەمان لە ئەحزابی شەیطانی پاک بکەرەوە خوای ئەوەی ئەحزابی شەیطانیە خوای ئەوەی جێبەجێکاری پیلانی شەیطانە یا الله وەکو شەیتان ڕووی ڕەشکە خوایە وەکو شەیتان لەعنەتی لێ بکە خوایە وەکو شەیتان ڕەجمی بکە یا رب العالمین خوایە ئەوانەی دۆستی دینمانن ژینمانن خاکمانن خوایە موفقیان کە خوایە ئەوەی خزمەتکاری پیرانن یا الله موفقیان کە خوایە ئەوانەی خزمەتکاری گەنجانن موفقیان کە خوایە ئەوانەی دژی حیا و حشمەتی دایکان و خوشکانن خوایە ئەوانەی بازارسازی بۆ ناپۆشتەیی دەکەن بۆ لەش فرۆشی دەکەن یا اللە ڕسوایان کە خوایە ئاگری شەرمانی دوور بخەرەوە خوایە لە گوناهی من وەم جەمعە خۆش بە شیفای نەخۆشی مسلمانان بە ئەوانەی منداڵیان نییە خوایە منداڵیان پێ ببەخشە خوایە ئەوانەی هاوسەرگیریان نەکردو هاوسەرگیریان بۆ ئاسان کە اللهم آمین ادعوا الله وانتم موقنون بالاجابە